گۆڕانەکانم بڕوادارانی خۆشەویست چەند ساتێک بە لە باسی ئەو ڕۆژووی کەەوە خی گەورە لێمان قوبول کا دەیگرین بۆ ئەو هەندێک باس هەیە کە زۆر گرنگە باسی بکەین لەوانە زۆرتان بیستووە الحمدللە زۆربەی لەوانەیە هەر بریتی بێ لە بیرخستنەوە بەڵام بیرخستنەوە تا بێخستنەوە فەرقی هەیە وای تعالا بە ئاەتێک لە قورآانی پیرۆست بە ئێماڵێ ئەی بڕواداران خی تعالا لەسەر ئێوە ڕۆژووی ڕەمەزانی واجب کردووە و فەرزی کردووە هەروەک لەسەر من حەزەکەم لەم ئاەتە دوو نقطە تەماشا بکەین نقطەی یەکەمیان دەڵێ لەسەر ئومەتانی پێش ئێوەش فەرز کراوە با ئەو ڕێک لەم نقطەیە بینەوە بینە ناو مشتەمەعی قڕیشەوە لە زمانی پێش پێغەمەراتی پێغەمەر سەل الله عليه وسلم کامە نقطەیەکی زۆر مهمە بێ ئاگادار بن بە حەدیسی صحیح وارد بووە کە پێغەمەری خوا عليه سڵات وسلام باسی ڕۆژی محەڕەمان بۆکە لە ناو مەکە ئەبوو جەهل بە ڕۆژوە بوو زۆر کەس ئەبوو جەهە لە بیستێ ئەبوو لە هەبە بیستێ ئومەیە ئەبیستێ فلانە بیستێ لە سەرکردەکانی کوفر لە ناو قڕیش وازان ئەمانە کەسانێک بوون شێر و پڵنگ بوون و دڕندە بوون و هیچ بەشەرێتیان تیا نەبوو خۆیان نەناسیوە ئەمە زۆر غڵەتە زۆر ئەم فکرەیە هەر زۆر غڵەتە چونکە ئومەتانی پێشوو هەمویان خۆیان ناسیوە با بزانن هەمووشیان عیباەتیان بۆ خوا کردووە هەمویان عیباەتیان بۆ خوا کردووە تەنانەت دێو تەماشای ناو خودی قڕیشکن لە ناو مەکەیە چی بە گەورە دەزانن ماڵەکەی خوای تەعالا کەعبەکەی خوای تەعالا هەمووتان لە سیریا دراوە بە گوێتانە کە چۆن لەسەر حەجەر الاسود قەبیلەکان خەریب و شەڕ بکەن کە حەجەر الاسود بەهۆی ئەوەی بیت ڕما بەهۆی لافا و بارانەوە بیتیان دروست کردەوە بەڵام حەجەر الاسود لە زاویەکە کێ دایبنێتەوە حەجەر الاسودیش ئەو حەجەرە سپیە جوانە بوو کە لە بەهەشتەوە هاتۆتە خوارەوە بەڵام بەهۆی گوناحی بەشەرەکان ڕەش بوو بۆیە ناوبراوە بە الحەجەر الاسود ئەجینا الحەجەر الابیض بوو بۆ خۆی هەر زۆر سپی و جوان بوو ئەو بەشەی کە لە بەهشتا لەسەر زمینی ئێمە هەیە ئەو بەردەیە ئەوان هەر یەک لە قەبیلەکان ئەیویست شەرەفی ئەوەی پێ ببڕێ ئەو بەردە بخاتەوە جێگەی خۆی هەمووتان ئەوتان نەبیستووە بیرتان لەوە نەکردوێتەوە پێغەمەری خواستە لە الله عليه وسلم کە دەرکەوت کێشەکەی بۆ حلکردن و بەخۆشی خستیەوە جێگەکەی خۆی شەرەفەکە بۆ بڕە کەواتە لێرەیە پێغەمبەرایەتی نییە پێغەمەر هێشتا پێغەمەر نییە سەل الله عليه وسلم ئەو قەومە ڕێز لە کەعبانێ ئەو قەومە ڕێز لە حەجەر الاسود دەنێ هەروەها یەکێکی تر لەو شتانی کە لە ناویانە بوو حەجیان نەکرد حەجیان نەکرد حەج چەند جار وتومانە حاجی ئەبوو جەهل ئەوانەی بەلاتانەوە سیر بێ حاجی ئەبوو لە هەب بەڵێ حەجیان نەکرد بۆ خواشیان نەکرد بابزانن بە ڕۆژوژە بوون بەڵام سەبەبی وەرنەگرتنی عیبادەتەکانیان چی بوو؟ ئەوە بوو کەوا شەریکیان بخوا پیا کرد شەریک چییە شەریک زۆرە لە ناومانە والله لە ناوە مزگەوتەیە و لە ناو مزگەوتەکانی گەشاتایەتی والله ئاگادار بنا ئەم قسەی بۆتانەکەم مەڵێن مامۆستا خەڵک کافرەکە بە نەسی ئاات قساکەین بە نەسی حەدیز قساکەین بە نەسی کەلامی علەما قساکەین چەندتان بیستوە لە ناو مزگەوتەکان کە هەڵەسنەوە یا رسول الله هاوار چەندتان بیستوە بە گوێی خۆتان یا عبدالقادر یا غەوزی گەیلانی یان چەندتان بینیوە غەیری ئیسلام ڕێبازێکی کەی هەڵگرتووە چەندتان بیستووە ئەوە دیموکراتیە ئەوە لیبرالیە و ئەوە ئەمریکیە و ئەوە ئەوروپیە و چەندتان بیستووە کە ئەڵێ ڕقم لێیە لە دەستبڕین کاتێک کەوا دز دزی بکە ئەڵێ بابە دەستبڕین چییە و بۆ زمانی عەرەبەکان بوو بۆ ئێستا نابێ ئێستا بە تەقدمیەت و ئینسانیەتمانێ یعنی خوا والعیاذ بالله زوڵمی لە عەبدەکانی کردووە ئەوە کوفر نییە بیست هەزار هەزار میلیۆن نوێژکە هیچ فادەی نییە مادام و عقیدەکەت بێ لە سەفی پێشی شەوابی هەزار ڕەمەزانیش بە ڕۆژوبی من ئیشارە دەیەم بە مخالفەتەکان ئەگادار بن لە کاتێکا کە دەستخۆشیەکەین لە هەموو مسلمانێکی بڕوادار کە ئاڵێن یا ڕبی خوا لێت قوبول کا مادام لەسەر تەوحید و ئیمانی یا ڕبی خوای گەورە فیردەوس بکا بە جێگەت بەڵام ئەوە پێویست ناکە باسکەین ئێستا ئێمە هەر کەس چاکەی بۆ قبری خۆیەتی بەس خراپەکان کورە زەرەرەکەی هاوار زەرەرەکەن زەرەر پێغەمەران بۆچی نێراون ئێوە تەماشای پێغەمەران کەن لە قورآانە انی لەکم نەذیر مبین ئەیانوت ئێمەتان ترسێنین نابێ ئەو ڕۆتۆ بێ وڵا کاکە مامۆستا هەر خەریکی ترساندنی خەڵکە ئەوە هی خوایە جل لەو علا بە پێغەمبەرەکانی نردووە بەڵێ خەڵکیانە ترسان لە چی لەوەی دووچاری جەهنەمەکەی خوای تەعالا نەبی براکەم دووچاری ئەو جەهەنەمە نەبی ئەو ئاگرە نەبی کێ تەحەمول دەکا سەیری کەن با سبەینێ ببێتەوە و سەعات دوانزەی نیوەڕۆ خۆت ڕووت کەرە و لەسەر ئەو جادەیە پاڵکەوە تا دوو سەعات ئەتوانی نەوەڵاچی مالێ بەسەرات ئەم شەوی ڕابردوو کارەبا نەبوو وەی تەقین وەی چی مالێ هات وەی گەرمایە وەی وەی ڕاستە گەرمایە ڕاستە ناخۆشە ئینسان نە تەحملی سەرماکە نە تەحملی گەرماکە بۆیە خی تەعالا عذابی لە جەهنم بە دوو شت داناوە بە سەرما و بە گەرما ئەوپەڕی سەرما زەمهەریر ئەوپەڕی گەرما جەهەنەم کە کەس تەحەمولی ناکا کەس با ئەو بێنینە بەرچاوی خۆمان نەوەڵام من تەنها تۆ لە ژوورێک دانێم با دەرەجەی حەرارەکەی چل بێ مانگێک بخۆت لێ بە نە ئاو نە خواردن نە ئیسراحەت بزانم تەحەمولەکەی ئاگریش ناخەمە ژێرت هیچ ئەبێ بە حەقیقەت لەو شتە بترسین بەڕاستی بۆیە پێغەمەرانی ناردووە خی تەعالا تا خەڵکی ئاگادارکاتەوە پێغەمە سەلاسم چوە سەر سەفا عالمی کۆ کردەوە لە مەکە وتی ورن ئەگەر ئێستا پێتان بڵێم لە دیو ئەم چێوەوە جێی شەکەی و یا بەسەرتانە بڕوان پێکەمتان بەڵە چۆن بڕا پێ تۆ سادق ئەمین بوو لە ناومان دەوتی والله من پێغەمەری خوام وەڵڵا من پێغەمبەری خوام هاتووم پێتان بڵێم ڕۆژێکتان لەبەردەمایە گەر بە قسەم نەگەن بۆ جەهەنەم هەتا هەتایە یەکەم کەس مامی بوو مامی وتی ئەک لە ناوچی محەممەد بوو ئەمە ئێم بۆ کۆ کردەوە ئاەت هاتە خوارەوە خی تعالا فەرمی ئەبوو لە هەب لە ناوچێ ئێوە تەماشای بوێری پێغەمەرکەن سەل الله عليه وسلم شەجاعەت و جورئەت و ئازایەتی هیچ کاتێک ڕۆژێ لە ڕۆژان دەقیقەیەک بە هیچ شێوەیەک نەترساوە لەو قەومە کە حەقی پێ بڵێ پێویستە مامۆسایانی ئاینی ئاوها بن حەق بڵێن حەق ئێمە هەرە مرین بۆ چۆ چین بۆ تۆ گەر سەد ساڵیش بژی هەر نامری ئێگەر حەق شاردەوە مامۆستایانی ئاینی خێریانتیانی ئەگەر حەق نەڵێن سەرکردەکانیش هیچ خێریانتیان ئەگەر ئەو حەقە تطببیق نەکەن بەخوا حەق بڵێیت و حەق نەڵێی هەر ئەمری بە ئیزنی خواش لەو کاتی کە بۆ دیاری کراوە کتابن مؤجلە لەبەرو پێغەمران ئازابوون عليه مسلات وسلام بە هیچ شێوەیەک لە حەق شەرمیان نەکردووە خوایە کردە ناویژە چوون چەنها پێغەمەر کوژراوە چەنها پێغەمبەر کوژراوە با بزانن لەسەر حەق ئەو ڕۆگە لەسەر حەق برۆڵی کاکە زمانی خۆی نەگرت و تاو تیاچوو ئەی تۆ بۆ چیە مینیتەوە بۆ ناخواردن بۆ ئیسراحەت بۆ ڕابواردن ئەی قڕت بەسەر بۆ ئاخیرەتەکەت بەڵێ براکانم بینەوە سەر ناو مەکە بە ڕۆژووە بوون والله بە ڕۆژووە بوون بۆ خوا بەخوا بە ڕۆژووە بوون بەسخوالی قوبڵ نەکردن یا لات و منات و عزا ئێوە لەلای خوا داوامان بۆ بکەن یعنی ئەسڵەکان هەر داواکەیان لە کێ بوو یعنی ئەگەر ئێوە تەماشا بکەن هەروو خوایشەکەکە بەس ئەمانەش ڕجایان هەیە تخوا ئەم ڕۆژێمەوە ناڵین نەک ئەمڕۆ هەر بە درێژایی تاریخ وا بووە یانە هاتن مشتمەعی مەکە چیان نەکرد لەگەڵ ئەوەیە شتیان حرامە کرد شتیان حەڵاڵە کرد یاسایان هەبوو وەکو یاساکانی ئەمڕۆ یاسا بەشەرێکی بچەکانی ئەمڕۆ شت حەڵاڵەکە شت حەرامەکە بەبێ ئەمری خوا بەشەر تۆ چیت بێیت بڵێی ئەوە حەڵاڵە ئەوە حەرامە بەشەر تۆ بەشەری ئینسان تۆ ئینسانی تۆ ڕیسالەیەکت بۆ هاتۆتە خوارەوە بەو ڕیسالەیە بێ بڕۆی بەو پەیامە ئەبێ بڕۆی بەو قورآانە ئەبێ بڕۆی ئەم قورآانە ئەمە حەڵاڵەکە ئەمە حرامەکە من و تۆ چین حەڵالکەین حرامکەین بەعکسەوە ئێستا ئەوە ئەوەی حەڵالی کردو حرام کراوە ئەوەی ئەوە حەڵاڵی کردووە حەرام کراوە ئەوەی ئەوە حەرامی کردووە حەڵاڵ کراوە حەڵاڵەکانی قورئان حەرام کران حەرامەکانی قورئان حەڵاڵ کران هەمووتان نازان زینا حەرامە ئەی زینا حەڵاڵ نەکراوە بڕۆ عافێتە بێ کچ و کوڕچیەکەی بەسەر چاو بۆ کەس نییە ئەو ئینسانیت و تەقدمیەتە ئەوە ڕەجعیەت و کۆنەپەرستیە تۆ بڵێ حەرامە حەرامە حەرامە ها والله ملیۆنێ نوێژ و ڕۆژی بکەی لێت قوبڵ ناکرێت والله جا قڕیش ئاوهایە کرد ئەمە حرامە ئەمە حەڵاڵە خی تعالا فەرمی ئەو درۆیە چیە وایکەن ئەمە حەڵاڵە حرام خوا حەڵاڵەکە و خوا حرامەکە ئەمە نقطە یەکەم لایەتەکە کەواتە بیاگاداری خۆمان بین ومەت هەر ومەتە هەردێت تا ڕۆژی قیامەت خوای تەعالا باسی کەمێگە کا ڕزگارێ بێ ها ئاگاداری خۆتا بن توخوا لەو کەمە بن براکانم وقلیل من عبادی الشکور کەمێک وإن تطع أكثر من في الأرض يضلك عن سبيل الله ئەگەر تۆ بە قسەی زۆرینەی زۆری سەر ئەم زەویە بکەی وێڵت دەکا لە بەرنمەکەی خوا ئەو ڕەوایە براکانم مانگی ڕەمەزان وا هات و ئەوڕۆ لە سێهەم ڕۆژی مانگی ڕەمەزانای هەروەکو ساڵانی ڕابردوو بەسەرمانە ئەڕوات و خەڵک تایە بەش بەشە هەیە زۆر بە پەرۆشەوە پێش ئەوەی ئاگای لە ڕۆژۆکەی بێ ئاگای لە عقیدە و ئیمانەکەیەتی مخالفاتی عقیدە و ئیمان و باوەڕ ناکە ئەمە عەمەلێکە ئەم عەمەلە ئەبێ لەسەر ئیمان دا بمەزرێ ئەگەر لەسەر ئیمان دا نەمەزرێ ئەو عەمەلت باتیلە تۆ بەس تینوێتی و برسێتی و پێ بڕێ ها ئەگاداری خۆت بە وامەکە تینوێتی و برسیتی پێ ببڕێ وابکە ئەو عملت قوبول بێ ئەزانن ڕۆژوو یەکێکە لەو عملانەی کە خی تەعالا دایناوە بەس بۆ خۆی چونکە خوایە پەنامان بێ لەوانەیە تۆ حەجکەی بۆ ڕیابی کەی لەوانەیە تۆ پارە بی بۆ ڕیابی کەی بەس منەتە چییە بە ڕۆژۆکەت بۆ چێەکەی هەل لە قەراری نەفسی خۆتا نازانی بۆ خوایەکەی بۆ یاڵم ئەبوو جەهلیش بە ڕۆژۆ بوو بۆ خوایەکە چونکە ڕۆژوو شتێک نییە ڕایتیا بکرێت ئەتوانی لە پەنانێک ئاوێک بخۆیتەوە تێ تێر بخۆی بێ لە لا خەڵکیش بڵێ بە ڕۆژوو ئەمە بۆ خوای تەعالایە ئەم ڕۆژوایەتەکە چیە فەرمێ لعلكم تتقون بە ئاوڕێک لەم لعلكم تتقون بینەوە براکان یعنی ئەگەر تۆ وات کرد ئەوی بە کەسێکی تەقوادار ئەوی بە کەسێک لەبەر خاتری خوای شەکەت کردووە باقی تری ئیشەکانیش ئەوها دێنی دەڵی بیرەکەیتەوە دەڵێ من ئەمەم بۆ خواکرد باوانی تریش بۆ خوا بکەم ئینجا ئێوە سەرنج بەن ئاو حەڵاڵە یان نا خواردن نان هەر شتێک لەو شتانی کە خوا حەڵالی کردو حەڵاڵیان نە کەچی لەو ڕۆژەیە حرامە بێت تۆ حرامیەکەی لەبەری خوا حرامی کردووە بۆت تۆش لەسەر خۆتی حرامەکەی ناخۆیتەوە ناخۆی ئەو شتانی کە حرامە تۆ بیکەی لەو ڕۆژیان نایکەی ئایا ئەگەر شتێک حەڵاڵ بێ تۆ نەیکەی خۆتە بۆ بگیرێ لە ئاو لە خواردن لە خواردنەوە ئەی عەزیمەتێ بۆ دروست نابێت لە عرق و جگەرە و غەیبەت و نەمیمە خۆت بگریتەوە ئەی بیر ناکەیتەوە آخر هەر یەکێک لەمانە پیسن حرامن گڵاون ناشرینن چەندتان بینیوە ئاوهای کردووە چەندتان بینیوە ئاوهای کردووە کە باسمان کرد قەناعەتی بێوتێتی هیچم ناوێ بەس جگەرەکەم بنێ بەس جگەرەکەم بەنێ هیچم ناوێ ها شەیتان چی لێکە ئەوەرن عقلەکان بە هەموو معنایەک تەماشای جگەرە بکەن چ خێرێکی تایە بەس پێم بڵێ یەک خێرم بۆ بدۆزەر و یەک خێر نەوەڵات تۆ بڵێ چ شەڕێکی تیانە تخوا ئێوە هەر کەسێک خۆشەویستان بێ ئەگەر یەکێ قسە بە خۆشەویستەکەتان بڵێ تخوا ڕووی تێەکەی تخوا ڕووی تێەکەی تخوا ڕقت لێ هەڵناسێ تۆش کاکە بۆ قسە بە فلان کە زەڵی ئەوە برادری منە قسە بە خێزان و متعلقاتان بڵێ ڕووی تێەکەی بەس ئەو ڕەوای لە هاتووە هزار و ملیۆن جار قسە بە خوا و پێغەمەر بووتە کە ئەکەیفی خۆی دەکەس بۆ قبری خۆی هەر کەس بۆ قەبری خۆی خوا وای وتوە وتێتی هەر کەس بۆ قەبری خۆی یا وتێتی مووقیفت هەبێ والله ئەگەر لە دڵا پێت خۆش بێ پێت پێت ناخۆش بێ پێت بڵم پێت ناخۆش نەبێ ئەو جوێنە و ئەو شتانی بەرامبەر بەدی نەکرێ ئەو سوکایەتی بەرامبەر بەدی نەکرێ والله بڕوادار نیت ئەگەر لە دڵە ئەو شتە ڕقت لێی نەبێتەوە بڵێ کەفی خۆتی کاک هەر کەس بە دینی خۆی ئەمڕۆ ئەویان هێناوەتە ڕێگەمان ها ئەمڕۆ ئەو بەرنمەیان بۆ داناوین یەکتری قوبڵکردن شەیتانە پەرستێ لەسەر سەری دانێت فەرجی ئافرە دەپەرستێ بەڵێ ئەمڕۆ ئەو فەرجی ئافرە دەپەرستی ئاگادار بنا ئەمڕۆ کەسانێکن عیبادت بۆ فەرجی ئافرە دەکەن با پێتان بڵێم عباد الفروجمان هەیە عباد الشەیطانمان هەیە عباد الدینار والدرهم مان هەیە ئاگادار بن عەبدایەتی دەکرێت بۆ غەیری خوا تخوا بێمان خۆش بێ ئێمە بڵێن قەینا هەرکەس بە ڕێگەی خۆی دەبێت لە مسلمانان لە نێوان یەکا بەڕەحم بن ئەشی دابن لەسەر کوفار سەیری هەموو ئاەتەکانی قورآان کرد کای خوێن و مانگی قورآانە مانگی ڕۆژووان مانگە دووشت قورآن و ڕۆژوو هەستن ئوممەتی ئیسلام سەری کافران پان کەنەوە ئەم ڕۆێ بڵین بۆ خاتری خوا با کافر سەرمان پان نکاتەوە نەک ئێمە سەریان پانکەینەوە ئەمریکایەک لەو پەڕەوە دێ ژن و مناڵ و کچ و کوڕ و پیرەمێرد و هەموو لایەک لە ناوبەرە زەمبی ئێمە چییە؟ بە ڕێک و پێکی دەڕوا بەس ئەگەر ئیماندار نەبووی ئەگەر ئیمان حاکم نەبوو لەسرت ئەگەر مؤمن حاکم نەبوو لەسرت ئەبێت تۆ هەر چاوەڕێ ئەو ڕۆژە بکە هەر لێت بدرێ هەر سوکایەتیت پێ بکرێ ئەوە ئاەتەکانی قۆرانیەوە تەماشایکەن کە بەلایەنە تێپەڕن باسیەوەکە نازانین من و تۆ چیمان پێویستە خوا نازانێت سیاست چییە پێغەمبەر نازانێت سیاست چییە دەبێت کافران فێرمان کەن بۆ کافر جایزە سیاست بۆ مسلمان نە حرامە بڤەیە ئەخر سیاستی شەرعی ئەوەیە زاڵم نامێنێ مشریک نامێنێ کافر نامێنێ داوێن پیس نامێنێ چاو پیس نامێنێ دڵ پیس نامێ هەموو شتە پیسەکان نامێنن ئەوانیش لەبەر خاتری خۆیان دەبێ هەستن دیفاع لە خۆیان کە نابێت تۆی پاک بمێنی هەڵێ قومی لوت قومی لوت داوێن پیس بوون بۆ خۆتان نەزانن نێرباز بوون نێرباز ئەو لوتە سەڵات و سەلامی خوا لەسەر پێغەمەری ئێمە و ئەویش بێ عليهەی سەڵات وسە لە ناویانە خەریکی ئەو بۆی داوێن پیسی مەکەن بە قسەیان ناکرد طعنیان لە لوتدایان و لوت خاوێن لە خاوێن إنهم أناس يتطهرون بە پاکەکانیانەوە گاڵتەیان پێکردن بە پاکێتەکەیان گاڵتەیان نەکرد دایان وەکو ئێمە دایان پیس نییە دەبێت دایان پیس بی دەبێت نێرباز بی اینجا تۆ پیاوی بە شەم و لێ هاتووی ئەم ڕۆژوایە برا بە ڕێزەکانم ئەم ڕۆژوایە تۆی پاک نابێ بمێنی ئەبێ سەرپان بکرێتەوە بە هەموو حجەیەکی ئەوان کە هیچی حجە نیە هەمووی بڵقی بایە بەس ئەوانی پیس دەبێ بمێنەوە بە هەموو ناوێک ئینسانیت تەقدمیت حەضارەت دیارە قورآانەکە ئێمە باسی پاکێتی ناکە و باسی پێشکەوتن ناکە و باسی ڕەفاهیەتی ئینسان ناکە هەموو شتێک لە قورآانە ئەبرا بە ڕێزەکان ئەوها با سەیری قورآان بکەین ئەوها با سەیری ڕۆژوو بکەین ئاوها با سەیری دینەکەمان بکەین با عەزیمەتمان هەبێ با هیمەتمان هەبێ هەتا کەی ئێمە ئاوها بین هەتا کەی ئاوها لاکەوتە بین ئەبێ ئەو جیلە بیر بکاتەوە جیلێکی کە پەروەردە بکات کە ئەوانە ئەو ئومەتە بهێن و ببن بە قورآن و بە حەدیسی پێغەمبەر صلی الله عليه وسلم نەک ئێمە هەر بە نظام و بە یاسای ئەوروپا و ئەمریکا بین و بڕۆین جا بوێری ئەوێ ئەو قسانە بەڕاستی با پێتان بڵێم ئەم جۆرە کەسانە لە ناوە بێن ها واقع وایە خی تعالە لە قورآە فەرمێوەکانە فیل مەدینەتی تسعات و ڕاهتین یفسیدونە فیل ئەڵ لە کاتی خۆشیا هەبووە کەسانی پیاو خراپ کەسانی بکوش بۆ ئەهلی حەق هەر زۆر بووە کەسێک قسەی بکردایە لیان ئەیان کوشت و نیان هێشت بۆ ئەوەی ئەو خەڵکە هەر لە ناو ئەو زوڵم و ستەمەی ئەوانا بمێنێتەوە هەموو ڕۆژێ بە شتێکمانەوە مەشغوڵەکەن بڕۆ کاکە چواردە سەعات لە سەری بەنزین ڕاوەستە باشە چواردە سەعات ڕابوەستی بۆ گەرمایە چیت بیرەمێنێ ئەوە ئەزمەیە ئەوە قەیرانە ئەتوانێت ئەو شتانە لە ناو ببێت زۆر بەسیت ئەمە دەوڵەتێک ناتوانین بەنزینێک بۆ خەڵکی دیاری دابین بکەین ناتوانین هەم پرسیار لە هەمووتانەکەم ناتوانین ناتوانین ئەو مشکلێ نەهێڵین بەس نا تۆ نابێ ئیسراحەت بکەیت تۆ نابێ بیرکەیتەوە تۆ نابێ ڕۆژوەکەت بە ڕەمەزان و بە قورآان و بە تەدەبوری قورآان بەری بەسەرێ بڕۆی لەو گەرمایە ڕابستی و عرق بسڕی نا ڕۆژۆگەشت بشتێنی بە حجەی کاکە وڵا کاکە ناتوانم بەخوا کاکە پێم ناکرێت ئاخر ناتوانم بە ڕۆژوم عزرم هەیە لای خوا ماڵە کاون بە ڕۆژۆگەشت نەما بابیرکەینەوە برا بە ڕێزەکانم نزیکەی دوو هەفتەیە مناڵانی ئەو گەڕەکە لە لامان فێری قورآانیانەکەین بەخوا گریان یەوێ مناڵەکانمان نازانن ئیمان چی ئەڵم پێغەمەرەکە تا ناوی چی ئەڵێ ئەڵڵا نازانێ پێغەمەرەکەی ناوی محەممەدا ئەڵم خوارد ناوی چڵێ نازانم نازانم خوا ناوی چی نازانم پێغەمەر ناوی چی پێغەمبەر صلی الله علیه و سلم ابن عباس لە دوای خۆیەوە زوار کرد یا غلام قسەی لەگەڵاکە پێغەمەرێکی یاوها صلی الله علیه و سلم لەگەڵ مناڵێکە فێریەکە مناڵانی صحابە عبد الله کوڕی عباس عبد الله کوڕی عمر عبد الله کوڕی زبیر عبد الله کوڕی عمری کوڕی عاص هەمووی مناڵ بوون ئەنس دە ساڵ بوو کە پێغەمبەر صلی الله علیه و سلم چوو بۆ مدینە دە ساڵ بوو دە ساڵ برا بەڕێزەکانم دینمان لە نالاوچوونایە ئەوە دین نییە کە خەڵک پێڵێ دینها تەوحیدی تیانە خواپەرستی تیانە حتا ئەبوو جەهل و ئەوان بڕواان بەوە هەبوو کە خوا ڕازق بوو ئێستا ئێمە بڕاشمان بەوە نەماوە دەڵێ کاکە معاشەکەم دەبڕێ بەخوا قسە ناکەم مامۆستای ئاینە دەڵێ معاشەکەم دەبڕێ قسە ناکەم بەخوا ئەو کاکە بۆ تۆ ڕیشت نییە خۆ پێغەمبەر واجبی کردووە صلی الله عليه وسلم والله برام ڕیش واجبە سنت نییە بەخوا والله واجبە لە هەموو مەذهبەکان دەڵێ واجبە لە مەذهبی ئیمامی شافعی علەمانی متاخیر دەڵێن کەراهەتی هەیە یعنی بێزراوە شتێکی ناشرینی تۆ ڕیش نییە بەس حرام نییە ئەوها دەڵێن دەڵێن ناشرینی بەس دەڵێن حرام علەما ڕەدی یاوەتەوە لەیان دەڵێ ابن ڕفعە فەرمێتی نەخێر شافعی لە ئەو موتی حرامە ئەگەر تۆ لە زاهیر و لە باتینمانە با ئاگاداری خۆمان بین شتە جوانەکان واجبەکان باشە قەی ناکەەوە من تەنازولمان کرد تەنازولمان کرد بڵین هاتی نەسەر و بڵین ڕیش سونەتە ئەی ئەو گاڵتە جارێت لە چییە بە ڕیشیەکەی هەی کافری منافق بخۆت نازانی ڕیژی پێغەمەرە سەل الله عليه وسلم بەزاتی خوا بەو گاڵتە پێکردنت کافر بووی وریای خۆتان بن ها کێتان هەیە نەزانێ ڕیش بەلایەنی کەمەوە سنەتە بەلایەنی کەمەوە ئەی بۆ ڕقت لێتی ئەی بۆ ناهێڵیتەوە کە سنەتە کە سنەتی پێغەمەری پێشەوایە صلی الله عليه وسلم نا نابێ ڕیش دیاردەی ڕەجعیەتە ڕیش دیاردەی کۆنەپەرستیە ڕیش قورآن بازەکە لە سورەتی طه يا ابن أم لا تأخذ بلحيتي ولا برأسي هارون بە موساڵێ کاتێک کە هاتەوە عیجلیانە پەرست دەستیا ڕیشی هارون فەرمی ئەی کوڕی دایکم ئەو ڕیشەم مەگرە قژم ڕامەکێشە من ترسام تۆ بڵێ فەرق تەفرەقەت خستە بینی بەنی ئیسراوتم با خۆت بیتەوە تا خۆت کێشەکە هەلکەیت ئەوە ئەوە لحیە نییە لە قورآانە ئەوە لحیە نییە لحەیەک ئەگەر زۆر نەبێ ئەگیرێ ئەگەر زۆر نەبێ ئەگیرێ کابرایەکی نەسرانی، کابرایەکی یەهودی، کابرایەکی شەیتان پەرست، کابرایەکی کابرایەکی بە هەر شێوازێک لە شێوەکان تۆ تەماشا بکە هەر هەر هەر حاڵەتێکی هەبێ بۆی هەیە هەچیە بکا کە بیکە تۆی مسلمان بۆت نییە تۆی مسلمان بۆت نییە جا مانگی ڕەمەزان و مانگی قورآن مانگی ڕۆژوو مانگی مانگی ڕەمەزان کە ڕۆژوو قورآانە بێ ئاگادار بین ئەوها تەماشایکەین برا بە ڕێزەکان لە دەرسەکانی داهاتوو ان شاء الله بە ئیزنی خوای تعالی لە موعیدەکانی داهاتوو سەبارەت بۆ مانگا باسی هەندێک مخالفا دەکەین کە ئینسانەکانی تێدەکەون ئینسانی بە ڕۆژووی تێکەوێ یەک لەوانە ئەم ئێستا باز دەکەین و باقیکی تر بۆ ڕۆژانی داهاتوەڵینەوە ان شاء الله یەک لەو غەڵەتانی کاکرێ الامساک عند قول المؤذن حي على الصلاه ئەمە شتێکی کەش ڕاکێشێ دەڵێ کابرا ڕادەوەستێت تا بانگەکە دەدرێ هەتا چێتە حیالە سەڵا اینجا دەم هەڵەگرێتەوە لە خواردن و خواردنەوە غەڵەت ئەمە تۆ دەبێت لەگەڵ الله وەکبەرت بیست الله وەکبەر واز لە هەموو شتێک بین بە شەرتێک ها ئاگادار بن ئەو بانگە لە کاتی خۆی دادرابێت نەک لە پێش و پاش کاتی خۆی کەیە ئەو ئێستا هەڵواسراوە سعات ئەوەندە بانگەدا بانی بەیانی ئێمە شتێکمان نییە پێش ئەوە بڵین چارێکی پێشەوە ئەل ئیمساگ ئەل ئیمساگ جۆتا لێ نیە ها ئەل ئیمساگ ئەل ئیمساگ دەم بگرن هێشتا بانگی نێوەڵە دەم بگرەوە بۆ دەم بگرمەوە کاکە خوای تەعالا وا ناڵێ سورەتی بەقەرەتان خوێندووە باسی ڕۆژووتان خوێندووە دەڵێ چی کولو واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر بخۆن و بخۆنەوە حتا فەجری صادقتان بۆ دەرەکەی و بە جوانی ڕوون بۆ وەلاتان سپیایی فەجری صادق لەگەڵ تاریکایی شەو دەرکەوت تەواو دەم هەڵگرە ئا لەو کاتە دەبێ بانوێش بڵێ الله ئەکبەر لەبەرو گوناحیان نەگاتێ ئەو خەڵکە ئەم بدعە ضلالەتیان داناوە ئەم بدعەیە لە کاتی خۆشی هەبوو لە زمانی ابن حەجەر و ئەوان ڕەحمەتی خوای لێبێ دەڵێ نابێ ئینسان ئەو هابکە ئەم شتانی کە دروست بووە ئەم بدعانی کە دروست بووە بدعە هەر بووە ها کورە بیدعە زۆر زۆر خراپە بیدعە یعنی داهێنراو یعنی شتێک پێغەمبەر نەیکردووە صلی الله علیه وسلم شتێک لە دینا نییە تۆ یەی دایدەنێی تۆ تۆ بۆ شت دانێی تۆ چیت یاسادانەری خوا یاساکە دانێ پێغەمبەر صلی الله علیه وسلم یاس یاساکەی داناوە جا کە ئەڵین بیدعە و مبتدع زۆر ناشرین و قەبیحە ئەلێوە دێ ها تۆ خۆت کردو بە یاسادانەر جا لێرەیا ئاگادار بن سوننەتەکان وەکو خۆی ببێ بەڕێوە شتمان بۆ زیاد نەکرێ بدعمان بدعە یعنی یاسادانان یعنی یاسایەک دادەنی لە شەرعە خەڵکی پێ ئیلزامەکەی زۆرن ئەو بدعانە ئینشاءاللە باسیانەکەین بۆی خۆمانی لێ دوورخینەوە لەو لەو مزگەوتە تا بدایەت لەسەر سنت هات خوا انتقام لەو کەسە بسەنی بدعیدانە لەو لەو مزگەوتەیە بانیم جمعەمان باس کرد دو نەفەرمان لێرە کۆ کردە وتمان کاکە بانگی جومعە یەک بانگ بووە بە ئیتیفاقی هەموو صحابە و تابعین و علەمایانی مجتهدین لە سەردەمی پێغەمبەر صلی الله علیه وسلم حتا ڕۆژی قیامەت یەک بانگە لە ناو مزگەوت دوو بانگ نییە وڵا خەڵک دەیکا ئەی ئەمرت نەمێنێ خەڵگەیکا ئەی پێغەمەر بۆ نەیکرد صلی الله علیه وسلم بۆ بەخسەیە و ناکە بڵێ پێغەمەر نەیکردو منیش نایکەم لێم مەگرن ئاوا قساکەم چونکە کە شتێک ڕوون کرایەوە گوناحە تۆ سەر پێچی بکەی ئەگەر نەیزانی قەی ناکە بەس کە ڕوشن کرایەوە پێت گوترا ئەوە حەقیقەتەکەیە تۆ نابێ مخالفەی بکەی ئەگەر علمت هەیە لەسەر چاو ئەتخەمە سەر ئەو سرم قورآن زانی نەبخوا حەدیزە زانی نەبخوا چێ هاتۆ کێشەی لەگەڵ ئێمە دروست کرد چوار نەخوێنەوە چون بۆ ئەولا ولا شکاتیان کردووەڵە ئەوە سونەتی جمعە ناکەن ئەوە بانگی جمعە نادەن کە هیچیان نە سونەتە نە نە بانگەکەی بانگە لە ناو مزگەوتە نە سونەتەکەشی سونەتە بیدعەیە شتی وامان نییە بڕۆ بۆ خۆت ئەگەر ڕاز دەکەی سنە دەوەی لە سعات حوتی بەیانی بێ هەتا نیوڕۆ نوێش بکەی ئەیکەی دە بڕۆ دەی ملیۆنێ ڕکعات نوێشکە بزانم کەس پێ دەڵێ مەیکە بزانم کەس پێ دەڵێ مەیکە بە پەلە پەل ڕاکەی جک جک جک بۆ ناو مزگەوت و دەی کاکە دوو ڕکعاتە سوننەتەکەم ڕووی چۆن کە ئەنەوە دنیا خراپ بووە تۆ ئەو هەموو دین و ئیمانەت بەدەست دراوە بۆی ناگریت ئێستا دوو بیدعە بە حسابی خۆت بە سوننەت ێزانی جاو بیدعانە مەکە ڕجاتان لێکەم کفر و شیرک و ضلالت مەکە بدعە و ضلالت مەکە معاصی مەکە هەسێکیان ئابم شێوازە علەما باسییانەکە گەورەترین تاوان شیرکە، اکبر الکبائر الاشراک باللە، شیرک لە عیبادەت، شیرک لە حوکم، پاشان بیدعەکان، بیدعەکان کە پێی کافرەبی، بیدعەکان کە پێی کافر نابی، هەردوو کێر حەرامە، پاشان مەعسیەکان، و زینایە، و قەتڵە، و لیواطە، و فڵانە، و مەیکە، ئەمەیە شێوازی گوناحەکان لە ئیسلامە، شیرک و ضلالەت، بدعە و ضلالەت، مەعاسی و ضلالەتەکان. بۆیە ئەم ئیمساک ئیمساکەی کە ئەکرێ هیچ ئەسڵی نییە لە دینا برا بەڕێزەکان. بەڵام ئاگادار بن ئاگاداری بانگ بن بانوێژ ئەبێ چی بێ پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرمیەتی کابرای بانوێژ ئەمانەتێکی دراوەتە دەست دەبێ ئەمانەتەکە بەرێ بەڕێوە لە کاتی خۆی بانگدا لە کاتی دەقیقە و سانی خۆی بانگ بە اینجا ئەو کاتە